ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەر گیانی یاران و هاوسەران و نەوەکانی واوانەی شوێنی دەکەون تا ڕۆژی قیامەت سڵاو و ڕەحمەتی خوا لە ئێوەش خوشکان و دایکان ئەسلام و عیکم و ڕەحمەت وڵی و بەرەکات و لەخوای میهرەبان داواکارم داعات و عیباەتمان قبول بکات تاوان و گوناهەکانمان عفومان کا و بیسڕێتەوە دامەزرا و بەرقەرارمان بکات لەسەر لە خزمەت قورئان داین تا شارەزای قورئان و مانای قورئان ببین بەو ئومێدەی سوودی لێوەر بگرین و لە حیاتمانە بتوانین بەکردەوە ئەوەندەی کەوا شارەزاین و توانامان هەیە کار بە قورآن بکەین تا لە ڕۆژی قیامەتە قورآن بێتە تکاکار و شەفاعتکارمان لە خزمەت سوورەتی نوورداین مثل نوره كمشكات فيها مصباح المصباح في زجاجة باسم کرد ئەو نمونەی کچرا و گڵۆپ و زەیت و زەیتون و ناگەڕێمەوە جارێکی تر بۆ سەر ئەو مەوزوعە چونکە تقریبن حەقی خۆیمان داوەتێ دوای ئەوە خی گەورە و پەروەردگار نمونەی هێنایەوە بەوەی کەوا نوری خوا ئاسمانەکان و زەوی ڕوونا کردووەتەوە ئینجا خوای پەروەردگار ئەمری کردووە لەم سەرزەویەدا ماڵ دروست بکرێ کە ناوی مزگەوتە فی بیوت ئەذین الله ئەن ترفع لە ماڵانێکە خوای گەورە ئەمری کردووە کەوا بینا بکرێن و بەرز بکرێنەوە بۆچی ويذكر فيها اسم فيها اسمه یادی خوا لەو ماڵانا بکرێ ذکری خوا لەو ماڵانا بکرێ يسبح له فيها بالغدو والآصال بەیانیان و ئێواران تەسبیحاتی خوای تیا بکرێ نوێژی بەیانی نوێژی ئێوارە نوێژی عەسر نوێژی نیوەڕۆ نوێژی عیشا هەموو ئەمانە تەسبیح و و ذکری خوای تیا بکرێ رجال لا تلهیهم تجارة ولا بیع عن ذکر الله پیاوانێک هەن مەشغوڵیان ناکا بازرگانی و کڕین و فرۆشتن لە یادی خوا و لە ذیکری خوا و ئیقامی سەلاتی نوێژیان ناڕوات و ئیتای زەکاتی زەکاتیان نافەوتێ ئەیدەن یەخافونە یەومەن ئەترسن لە ڕۆژی سەختی قیامەت ڕۆژێکە تەتەقەلەب و فیل قلوب و لەبسار دڵ و چاوەکان تایە حەیران و ئەبڵق دەبن لیەجزیەوم الله ئەحسن ما عملو خوا لە ڕۆژەدا پاداشتی ئەو ئیماندارانە ئەداتەوە دنیا مەشغوڵیان ناکا بازرگانی و تجارەت مەشغوڵیان ناکا کڕین و فرۆشتن لە نوێژ و لە ذکری خوا و لە زەکاتدان و لە باوەڕ بە قیامەت بۆ ئەوەی خوا جەزایان باتەوە بە چاکترینی کردەوەیە کە کردویانە وەیەزیدەهم من فەضله خوا بە فەزلی خۆی بۆیشان زیاد دەکا والله یرزق من یشاء بغیر حساب خوا جل جلاله مەیلی ببێ ڕسقی کەسێ بدا ڕێزی کەسێ بگرێ حسابی لەگەڵا ناکا ژمارەی بۆ دانانێ کەواتە ئەم مزگەوتانە ماڵی خوان شوێنی یادی خوان شوێنی ئەوەن کەوا خوای گەورە و پەروەردگار تایە باس بکرێ حەدیسی زۆرمان هەیە دەربارەی گەورەی مزگەوت من بنا مسجدا من ماله بنى الله له بيتا في الجنة هەر کەسێ لە ماڵی خۆی مزگەوتێ دروستکە خوا لە بەهشتا ماڵێکی بۆ دروستەکە ئەوە حەدیسەکە أن المسجد لا ينزوي من النجاسة كما ينزوي الجلد من النار مزگەوت پیسی لە خۆی ناگرێ مزگەوت لەگەڵ پیسیا بە یەکۆ نایان کرێ هەر کەسێ پیسی و شەخەڵیەکی لە مزگەوت بردە دەرەوە خی گەورە ماڵێکی لە باشتا بۆ دروستەکە یعنی هەر کەسێ هەوڵی پاک و خاوێنی مزگەوتیدا خاتو عائشە خوای گەورەی لێ ڕازی بێ فەرمێ پێغەمەری خوا ئەمری پێکردین لە گەڕەکەکان لە لادیەکان لە ماڵەکان مزگەوت دروست بکەین و پاکیکەینەوە و بۆنی مزگەوتەکانیش خۆش بکەین بڵێ مزگەوت ئەبێ بپارێزرێ لە بۆنی ناخۆش لە پیس و پۆخڵی بۆیە جارێکی پێش عەرزم کردن پێغەمەری خوا فەرموویەتی هەر کەسێ سیر و پیازی خواربانەیە بۆ مزگەوتمان با لە ماڵەوە نوێژی خۆی بکە لەبەرەوە بۆنیان ناخۆشە مەلایکە ئازاری پێگا لە بۆنی سیر و پیاز مزگەوت بۆ عیبادەت و خواناسی دروست کراوە پیاوێکی نەشارەزای لادێیی ئەعرابی پێوترێ دەشتەکی هات خۆی کرد بە مزگەوتا و احتراممەیە بۆ بەڕێسان چوو لە سوچێکی مزگەوتەکە دەستی کرد بە میزکردن وەکو چۆن لە ناو خۆیان لە دەشت و دەر و لە پشتی خێمەکەوە سەحابە پەلاماریاندا ویستیان لێی بدەن پێغەمەری خوا فەرمی لێی گەڕێن لێی گەڕێن حتا مەعزەرەتمێ فەرمی میزەکەی پێ مەبڕن با میزەکەی بکە دوایی فەرمی بڕۆن سەتڵێ ئاو بێن بیکەن بە شوێنی میزەکە دەڵا لە مزگەوتی ئەوان چیمەتۆ نەبووە کاشی نەبووە یا تەپوتۆز و خۆڵ بووە یا لمیان تێکردووە و چەویان تێکردووە بەسەر لم و چاوە بووە فەرمێتی سەتڵێ ئاو بێن بیکەن بەسەر میزی کابرا دوای کابرای بان کرد فەرمی تووڕەمە بن لی فەرمی کاکە ئەم مزگەوتە بۆ دروست نەکراوە کەوا میز و پیسی تێ بکرێ ئەمە شوێنی عیبادەت و خواناسیە کابراژی ئەتیزاری کرد و قوربان نەمزانیوە و شارەزانیم لەبەرەوە جاری وا هەیە هەڵەیە ڕووەدا نابێ ئینسان وابزانێ دنیا کاول بووە وابزانێ قبر و قیامەت ئیتر هەڵساوە و ئەوانە دروست نییە لە مزگەوتا کڕین و فرۆشتن دروست نییە لە مزگەوتا مامەڵە بکرێت با زۆر بەسیتیش بێ یعنی ئەمە بە چەند کڕیەوە و ئەمە بە چەند ئەفرۆشی و ئەمانە لە مزگەوتا دروست نییە دروست نییە لە مزگەوتا بانگەوازکردن بڵێ وڵا تەزبیحێکم گم کردووە بڵێ وڵا پارەم گم کردووە بڵێ وڵا مەڕێکمان دیار نییە کەڵە شێرێکمان دیار نییە دروست نییە بانگەوازکردن لە مزگەوتا پێغەمەری خوا فەرمێ هەر کەسێ لە مزگەوت مامەڵەی کرد بڵێن یاڕەبی زقازانج نەکەی زەرەر بکەیت دوعای لێ بکەن هەر کەسێ لە مزگە و هاواری کرد بۆ شتێ و تیگمم کردووە بڵێن یاخوا نەیدۆزیتەوە ئەوە ئادابی مزگەوتە حەزەکەم ئیسیفادەی لێ بکەین و لە بیرمان نەچێتەوە ئەڵێ ئێمە لە مزگەوت بووین باسی ئەوەیە ئەو پیاوەی کەوا وەکو وتم ئینجا نەهی کردووە لەوەی کەوا لە مزگەوتا کڕین و فرۆشتن بکرێت و هەروانەی کردووە لەوەی کەوا مناڵی بچکۆلە ناتەمیز بێنرێ بۆ مزگەوت مناڵ هەیە مەسەرەن یەک ساڵان و دو ساڵان و سێ ساڵان و ئەوانە نازانێ لەوانەیە میسکا بەخۆیان چی بکە فەرشی مزگەوتە و پیسە بێ خەتای باوکێتی ئینی خەتای داکێتی ئەیێنێ لەبەرەوە هەقە مناڵ نەیە شێت هەقە نەیە بۆ مزگەوت ئەو کەسانەی کەوان نقصانن عقلیەن بە تایبەتی ئەوانەی خەڵک سەرقاتە سەریان و گاڵتەیان پێکا چونکە مزگەوت دەوێ بە گاڵتە بازار ڕەوکاتە حەدیسی پێغەمەری خوایە صلی الله عليه وسلم ئەفەرمێ مناڵەکانتان و ئەوانەی کەوا عقلیان کامل نییە لە مزگەوت دووریان بخەنەوە با مزگەوت نەبێ بە شوێنی پیسبوون و ئەوانە جنبو مەساجیدەکم سیبیانەکم مزگەوتەکان دوور بگرن لە مناڵەکانتان و مەجانینەکم شێت و نابێ شمشێر بازی تیا بکرێ نابێ دەنگی تیا بەرز بکرێتەوە ئەوانە من سمع رجلا ينشد ضالة في المسجد هەر کەسێ گوێی لێ بوو کەسێ ئەیوت فلانە شتم گم کردووە بڵێن یاخوا نەیدۆزیتەوە مزگەوت بۆمە دروست نەکراوە ئایا دروستە لە مزگەوتا خەوتن بۆ کەسێ جێگە و ڕێگەی نەبێ و غەریب بێ دروستە لە مزگەوتا بخەوێ ئەگەر چویتە مزگەوت کاتێی بۆ مزگەوت داخلی مزگەوتە بی بڵێ اللهم افتح لي ابواب رحمتك خوایە دەرگای ڕەحمەتی خۆتم لێ بکەرەوە ئەگەر چویتە دەرەوە بڵێ خوایە داوای فەضل و خێر و بەرەکەتت لێ ئەەکەم ئەگەر هاتیتە مزگەوت بسم اللهی بکە بڵێ بسم اللهی وەسەلات و علا رسول اللهی ئەگەر هاتیتە مزگەوت دوو ڕکات نوێش بکە بەر لەوەی دانیشی سەحابەیەک ئەڵێ هاتم بۆ مزگەوت پێغەمبەر صلی الله علیه وسلم خەڵک بە دەوریە دانیشتبوون ئەڵێ منیش دانیشتم فەرمی ئەوە بۆ دانیشتی بەر لەوەی دوو ڕکات نوێشکەی وتم قوربان وەڵی خەڵکم بینی بە دەورتا منیش حەزم کرد لە نزیکەوە دانیشم فەرمووی ئەگەر یەکێک لە ئێوە هاتە مزگە و بادانەنیشێ تا دوور کات نوێژەکە تەمیمی داری بۆ یەکەم جار چرای لە مزگەوتا داگیرساندووە مزگەوتی ڕوونا کردووەتەوە لە مزگەوتی پێغەمەری خوا پێغەمەری خوا دوعای بۆ کردووە فەرموویەتی نەوەتە الئیسلام نەوەر الله عليك في الدنيا والآخرة ئیسلامت ڕووناکردەوە خوا لە دنیا و لە قیامەتە ڕووناکردکاتەوە باوەڕت بێ کچم بمایە کچێکم لێ نیکاحە کردی پێغەمەری خوا فەرمی پیاوێک لەوێ بوو نەوفلی کوڕی حارس فەرمی قوربان دەی من کچێکم هەیە مارەی ببڕە لێی پێغەمەری خوا فەرمی دەی ئەوە مارەم بڕی لێی ئەوە نەمویمە یعنی سەحابە بووە و پیاو باش بووە و خزمەتی مزگەوتی کردووە و مزگەوتی ڕوونا کردووەتەوە لە شوێنێکی ترا نازانم لێرە بە خزمەتی بگەمیانە ئەفەرمێ ئافرەتی هەبوو ڕەشکەلە بوو لە مەدینە دائیما خزمەتی مزگەوتی پێغەمبەری کرد گسکی ئەدا لە مزگەوت و پاکی کردەوە دوای ماوەیە دیار نەما پێغەمبەری خوا هەواڵی پرسی وتیان وەڵا قوربان مردووە فەرمووی ئەی بۆ خەبەرتان نامێ با نوێژی لەسەر بکەم چوو لەسەر قەبرەکەی لە گۆڕستان نوێژی کرد ئەوەندە خزمەتی مزگەوت کردن ڕێزی مزگەوت گرتن ئەوەندە گەورە و ئەوەندە گرنگە هەر کەس لە ماڵی خۆی بکەوێتە ڕێ بۆ مزگەوت دەست نوێژی گرتبێ بۆ نوێزی نوێژی فەرز بێت بۆ مزگەوت ئەجری وەکو ئەوە وایە حەجێکی کردبێ حەجێکی کردبێ هەر کەسێ بۆ نوێژی چێشتیناو یا بۆ نوێژێکی سنت بچێ بۆ مزگە و وەکوایە ئەمرەیەکی کردبێ بە مەرجێ لەغوە و قسەی پڕوپوچ و دنیایی تیانەبێت مژدە بدەن بەو کەسانەی لە تاریکی شەوە ئەڕۆن بۆ مزگەوتەکان بە نور و ڕووناکی لە ڕۆژی قیامەتە واتە نوێژی عیشا و بەیانی هەر کەسێ بڕوا بۆ مزگەوت لە کاتێکە ئەڕاب لە کاتێکە ئەگەڕێتەوە خی گەورە دوو خەڵاتی ئەکا لە بەهشتا بۆ ڕۆشتن یەکێ و بۆ گەڕانەوە یەکێ هەر کەسێ لە ماڵ دەست نوێژ بگرێ بچێ بۆ مزگەوتێک لە مزگەوتەکانی خوا بۆ نوێژێکی فەرز هەموو هەنگاوێ بەرزی ئەکاتەوە خوای گەورە و پەروەردگار گوناحێکی ئەسڕێتەوە و خێرێکیشی بۆ ئەنووسێ و دەرەجەیەکی بەرزەکاتەوە نوێژی مسلمان لە مزگەوت بیست و پێنج دەرەجە تا بیست و حەوت دەرەجە ئەجری زیاترە لە نوێژێک کەوا لە ماڵەوە بکرێت تەمان ئەو بۆ پیاوانە دڵتان لە خۆتان دانەمێنێ بۆ ژن نوێژی لە ماڵەوە خێری زیاترە ژن نوێژی ژن لە ماڵ خێری زیاترە تا لە مزگەوت لە مزگەوتا مسلمان نابێت ئەم شتانە بکە دانەنیشێ تا دوور کات نوێژی سنەتی تەحیەت المەسجد دەکا ئەمە یەک کڕین و فرۆشتن لە مزگەوتا نەکا چەک لە مزگەوتا شمشێر و سیلاح و ئەمانە میل نەهێنێتەوە و شمشێرەکەی ڕوود نەکا هاوار نەکا بۆ شتی ون بوو دەنگ بەرز نەکاتەوە مەگەر بۆ زیکری خوا مەگەر یا قورآن خوێنێ یا لا ئیلا ئیلا زیکرێک ئەویش زۆر دەنگ بەسکردنەوە خراپە قسە نەکا قسەی دنیایی نەکا لە مزگەوتا پێ نەنێ بەسەر شانی خەڵکا وەکو ئەوانەی ڕۆژی جمعە پیاوەکان یەن و لەو شوێنانەی ژنی تایە درەنگ یەت بەڵام پێ نێ بەسەر شانی خەڵکا و ڕوا بۆ پێشەوە ئێکاکە گەر حەزی لە پێشەوە زوو وەرە لەسەر جێگەی مزگەوت ڕیکە ڕیک نەکا ئەمە جێگەی منە و بڕۆ ئەولا وەڵا ڕۆیتە ئەولا دروست نییە خەڵک وەستاون لە ڕیزا خۆی نەکا بە بەینیانا جێگەکەیان تەسکاتەوە و ناڕەحەتیان بکات دروست نییە بە بەردەمی نوێشکوێ ناتێنەپەڕ یەکێ نوێشەکە نابێ بە بێ بەردەمیە لە مزگەوت تا تف نەکا تف ڕۆ نەکا چڵم و بەڵغەم ڕۆ نەکا پەنجە نەتەقێنێ لە مزگەوت تا بە هیچ شتێک یاری نەکا پیسی و ئیشغاڵ و یعنی ئەوانەی زبڵ و ئەوانە نەکاتە مزگەوت زیکری خوا زۆر بکات لە مزگەوتە ئەگەر ئەمانەی کرد حەقی مزگەوتی جێبەجێ کردووە مزگەوت شکاتی خۆی ئەکا لە لای خوا لەو کەسانەی کە لە مزگەوتا دەنگ بەرز ئەکەنەوە و باسی دنیا ئەکەن یەکێ لە عەلاماتی ڕۆژی قیامەت ئەوەیە مانگی یەکشەوە بە گەورەی ببینی و مزگەوت بێ بە ڕێگا خەڵک بێن بە ناویانی لەوێەوە بێت و لەوە بڕوە سە زۆر جار من لەسەر ئەو قادرمانە خەڵکە گێرمەوەی تااقەتی نییە لەوێەوە بڕە بیست مەترە لەوێەوە بڕاو لێوە بچێتەوە ئەوێ بەسەر ئەم چیمەنتوە لێوە بڕا بۆ ئەو دیو ئینجا مزگەوتی دوو دەرگا و چوار دەرگا و حەو دەرگا و ئەو ئەم مزگەوتە هەموو چوار دەوری حەوشە بوو سا ئەوم گرتووە ئەو بینە ئەوم گرتووە ئەوم گرتووە ئەوم گرتووە چوار خوفە بۆ چونکە ئەو سا لێوە هات لێوە ڕۆشتۆ تووڕەی شەبی قسەی ناشرین و پێڵێ لەبەرەوە مەجبوری ڕێگاکان تەسکەیتەوە مەجبوری ڕاوڕاوێن لە خەڵکی ببڕیتەوە نابێ مزگە و بێ بە ڕێگای هاتوچۆ خەڵک پێیا بڕوە نابێ بێ بە بازار قەرەج سوال کرد جمعەیەن یەنە ئەوێ جمعی پێشوو ئەم جمعە ناکەڕێ ئەوی تریان بەس ئەزانێ پارە چییە جاڵێ قانونیان وایە ئەو ئەو پیسانە وەختێ شووەکە بە پیاوەکە پیاوەکە بەو مەرجەی خوازێ پیاوەکە بە خێو بکە واڵێن یعنی من نەم بیستوە لێیان بەس ئەڵێ پیاوەکە گەڕاو ئەی وتوێتی وتمە ئەوە ئێوە بۆ دانیشتون دۆمینەکەن ژنەکانتانە چن سواڵەکەن ئەڵێ من بەو جۆرە ژنەیەنم واشی پێکردوم کەوا بە خێوم کا بمژێنێ ڕۆژیەوە نەم بۆ پیاکە ئاگینا نامەوێت ئەمە دەربارەی گەورەی مزگەوت دەربارەی ڕێزی مزگەوت ئەوانە هەندێک لەو مۆزوعانم بۆ باسکردن ئومێدەوارم توانی بێتمان و بتوانین حەقی مزگەوت بدەین ئەوە ئیمانداران خی گەورە مەتحی کردوون ئەفەرمێ نوری ئیمان لە دڵیانە ڕووناکی ئەبەخشێت یعنی ئیمانیان لەگەڵ کردەوەی چاکیان نورون علا نورە ئەبێ بە دوو ڕووناکی بەڵام کافران و بێباوەڕان والذین کەفەڕو ئەعمالهم کسراب بقیعە یحسبه الظمآن ماء ئینسانی کافر کردەوەی وەکو سەراب وایە سەراب وتمان تراویلکەیە لە دوورەوە بۆ ئاو دیارە و بریقەیە بەس هەر ئەڕۆوی پێی ناگەی تینوو وازانێ ئاوە هەر ئەڕوا و پێی ناگا جا لەبەر ئەوە کافر هیچی دیار نییە کاتێکەوە دەسی لە بنیامانەکە دەرەچێ کاتی ئەم دنیای ڕۆشنە بەجێ ئەیەڵێ کاتی حەرس و حیمایەکەی بە دەوریان نایێنێ نامێنێ کاتێ دۆلار و دینارەکەی نامێنێ کاتێ قەوم و عەشرەتەکەی نامێنێ کاتێ کورسی و سیارە و مەنسەبەکەی نامێنێ ئەو کاتە بۆی دەرکەوتووە کە جووتی ناواوی کردووە و ڕەنجی زایە بووە و ماڵی وێران بووە لەبەرەوە ئەبێ وریابین ئەبێ ئاگامان لە خۆمان بێ ئەبێ بزانین ئێمە لە ناو نیعمەتی ئیمانە زۆر وەسەعمان باشە قەدری بزانین باشە هەرچی وا لە ئاسمانەکان و زەوی زیکری خواکە پەلەور بە ئاسمانەوە کرم و مار و مێرو لە کون و قوژبنیانە هەموو تەسبیحاتی خوا ئەکەن خوای گەورە و پەروەردگار ئاگای لێیە چی ئەکەن مڵکی ئاسمان و زەوی هی خوایە هەمووتان بۆ لای خوا ئەگەڕێنەوە ئەی خەڵکینە ئێوە ئەبینن خوای گەورە و پەروەردگار چۆن هەور ئەنێ بە یەکەوە و ئینجا ئەو هەورانە چڕ دەبنەوە و کۆ دەبنەوە دڵۆپی باران لە بینی هەورەکانەوە دێنە خوارەوە لە ئاسمان جاری وایە تەرزە ئەبارێنێ بەم تەرزە دەغڵودانی کەسێک پێوە ئەبێ و هی یەکێکی تر پێوە نابێ بریسکەی ئەو هەورە هەورە گرمە کاتێ ئەبریسکێنێ و ئەشریخێنێ یەکاد و سەنا بەرقی یەغەبوو لەبسار خەریکە ئاوی چاوە بە ئەوەنە قوەتی ئەو گڕەی بە قووەتە یقلب الله الليل والنهار خوایە ڕۆژ دێنێ بە شوێنی شەوا و شەو دێنێ بە شوێنی ڕۆژە ان فی ذلک لعبرة لأولی الابصار ئەوانەی بیناییان لە دەست نەدابێ ئەوانەی چاویان ببینێ ئەوانەی عاقڵ بن ئەوانەی بەڕێز بن ئەوانە لەو ئاەتانەی خوا دەرز وەرەگرن ئەزان باران لە خۆیەوە نابارێ ئەزان هەور لە خۆیەوە دروست نابێ ئەزان ئەو تەیر و باڵندانە لە خۆیانەوە نافڕن ئەزانن ماسی و مێروو لە بەحر و لە وشکاییە خوای گەورە ڕازقیەتی بۆیە هەمیشە تەسبیحاتی خواکەن هەمیشە ئاگایان لە خوایە یادی خوا هەرگیز لە بیر ناکەن ئێمەش ئەبێ هەمیشە و بەردەوام یادی خوا بکەین ذیکری خوا بکەین تەمەڵ نەبین سست نەبین لە نوێژمانە لە تاعەتمانە لە سجدە و لە کوڕنوش بردنمانە هەمیشە یادی خوا لەسەر زمانمان بێ لە ماڵا بین پاک و خاوێن بین لە مزگەوت بین پاک و خاوێن بین دەس و دەم و دڵمان پاک بێ دوور بین لە پیس و پۆخڵەکان دوور بین لە فیتنەکان بە تایبەتی ئەوانەی کەوا قەدری مزگەوت و ئەهلی مزگەوت و قورآن نازانن ئینسانە بێ پەنا بگرێ بەخوا کە خوای گەورە بەڕێ ئەوان نابیبا ئێمە ئومەتی پێغەمبەرین صلی الله علیه وسلم ئێمە ئومەتی قورئانین، قورئان کتێبمانە، قورئان پەیاممانە، محمد المصطفی پێغەمبەر و خۆشەویستمانە، نوری چاومانە، سەڵات و سەلامی خوای لەسەر بێ، مزگەوتەکان شوێنی ڕێز و ئیحتیرامن، چی هەیە بەقەدەر مزگەوت فریای ئێمە بکەوێ بە زینوێتی و بە مردوێتی؟ لەبەرەوە بێ هەمیشە لە بیری مزگەوت و لە قەدری مزگەوتین ئەوانەی کەوا خوای گەورە لە ژێر سێبەری خۆیان کۆیان دەکاتەوە لە ڕۆژی قیامەتە یەکێ لەو تاقمانە کەسێکە دڵی هەڵواسرا بێ لە مزگەوت دایمە دڵی لە مزگەوت بێ کاتێ ئەچێتە دەر لە مزگەوت خواخوای بێ زوو گەرێتەوە بۆ مزگەوت خواخوای بێ جارێکی تر بانگ باو بێتەوە لە مزگە و یادی خواب بکە و نوێژەکەی بکە هەوڵ بدەین محاولە بکەین خوا ڕازیکەین لە خۆمان بە عیبادەت بە ذکر بە نەفەقە و بە خێر و چاکەکردن بە دوورکەوتنەوە لەو شتانەی کەوا حرامە لەو شتانەی کەوا قەدەغەیە لەو شتانەی کەوا ناجایز و ناجۆرن ئێمە ئەبێ وریابین ئەبێ ئاگامان لە خۆمان بێ ئەبێ خۆمان پارێزین چونکە محاسبە ئەکرین لەسەر بچووک و گەورە لەسەر بچووک و گەورەی کردەوەکانمان خوا هەموو شتێک ئەبینێ خوا ئاگای لە هەموو شتێکە بەڕاستی مزگەوت لە لای ئێمە حەقی خۆی نەدراوەتێ قەدری خۆی نەدراوەتێ بەقەدەر پێویست ئەبوایە مزگەوتەکانمان لە ماڵەکانمان لەلامان عزیزتر بواە لەلامان بەڕێزتر بواە لەلامان پیرۆستر بواە سپاس بۆ خوا من خەریکێ مزگەوتم لەوە تقریبا دوانزە ساڵەکە هاتوومەتەوە خەریکێ مزگەوتم زۆر کەس هەیە ئەسڵەن ناڵێ مانوو نەبی بەس ئەڵێ ئەرێ ئەمەی بۆ چێ مزگەوت ئەمەی بۆ چێ مزگەوت چی بۆ چییە یعنی مزگەوت فەرشی ناوێ کاشی ناوێ تەفەدۆری ناوێ کارەبای ناوێ حەوشەکەی پاک و خاوێن بێ دار و درەختەکەی جوان و ڕێک و پێک بێ نایەوێ ئەی ماڵی ئێوە بۆ ئەوێ ئەی بۆ ئەوانە رەیبەنە ئاسمان ئەی بۆ مسەلح تێکەدەن و ئەیکەن بە خانی غەربی ئەی بۆ تەپە دۆرە سپێکە لایبن ئەیبن بەوی ترکە گرانترە ئەی بۆ فەرشە سێ بە چوارەکان فڕێدن و هەر ڕۆژەی فەرشێک وەر ساڵی پەردەیەک ئەگۆڕن هەر ئەسڵەن شتی باش هەر بۆ ماڵی خوا باشە جوانی ڕێز ئیحتیرام هەر بۆ ماڵی خوا باشە ئینسان ئەگەر نەیتوانی خوشکەکانم ئەگەر نەیتوانی یارمەتیدەری خیر بێ با ساردکەرەوە نەبێ لە خیر ئەگەر ژنێک یا پیاوێ نەیتوانی دەزی دەستبارمان بدا هاوکاریمان بکە با ساردمان نەکاتەوە با ساردمان نەکاتەوە با دەستخۆشی بکە بامان و نەبوونی بکە لە دەست دەرەچێ خێر و حەسەنات چەند مهمە لەبیری ئەوە بیت دڵی کەسێ خۆشکەی کە خەریکی خەیرە نەک ساردیکەیتەوە یارمەتی ئێستش خواخوان بوو یەک نەفەر لەوێ بێت بڵێ ماوە ساو کیلوێ ترێمێ ناو بۆ کرێکارانە یەک نەفەر شودیە بێنێ بۆ کرێکارانە چوار پسکیت بێنێ یەک ژن سینێ چای بێنێ هەموو ڕۆژێ دوو جار ئەو خێزانم چای بۆ کردو مێناوێتێ و دەرگا بردون بۆ بنەنە خۆ نایکەم بە منەت خێرە ڕێکەین مەبەستم چەند مهمە ئەگەر ئەم مزگەوتە نا ئەمە تەواو شتێکی وای نەماوە بە زەو مزگەوتەی لای ماڵیە وایە چەند مهمە ئەگەر چوار کرێکاریشیان تیا کردوەسە نەڵی خۆ پارە وەرەگرێ پارە وەرەگریانی چی ئەی تۆ تۆ حەزی لە خێر نییە تۆ حەزی لەوە نییە دڵی خۆت خۆشکەی خوا لە خۆت ڕازیکەی چ عیبێکی هەیە لەبەرەوە جاری وا هەیە خێر ئینسان بە ئاسانی لە دەستی خۆی دەریەکە ئەتوانی بیکەیت بەس کە نایکەیت تازە نایەتەوە ئەڕوا و نایەتەوە لەبەرەوە وەکوڵێن بەداخەوە کابرای وتبووی بە پیاوێک بۆ گەڕامەوە دیارە پیاوەکە حەزی نەکرد بەسەر حەزی کرد ئاگادارم کاکەوە خەڵکیش هەیە بەم ئیشانە لە باکەوەی بڵێ مامەسە دەست خۆش بێ ماڵت ئاوا بێ خوا بەرقەرارت کا ئەوە مەلا تایر لە باتیەوە ئەیدا بە کاشی و ئەمانە ئەیوە نایدا بە دوو کوڕی گەنج ژنی پێبێن وتم جا ئەو گێلە چوزانێ من ئەینەم داوە بە کوڕی گەنجیش ئەو هەموو بانگەوازە منێکم بۆ دەوڵەمەنەکان ئەڵێ مەڕەن بۆ حەجی سنت مەڕەن بۆ عەمرە مەدەن بە سوالکەن مەدەن بە پڕپیرەژن بیدەن بەو تەلەبانەی لە زانکۆن بیدەن بەوانەی کەوا پارەیان نێژن بێنن پارەیان نیە ماڵ دروستکەن ئەوانە حسێب ناکەی تۆ دەیان کە شتی وای کردووە حتا ئێسار بەدەستی خۆم لەوانێ دە پانزە گەنج پارەم دابێ پێیان الحەمدللە ماڵیان دروست کرد بێ ژنیان لێ نابێ خێرخوازی هاتەوە توێتی چی لێ بکەم تم تۆ خو نەبێ بڵێ مامەسا چی باشە بۆ قیامەتم وای لێ بکەن مەبەسمەوە نییە مەتحی تایر بکەم مەبەسمەوەیە بەرچاوی ئێوە ڕۆشن کەمەوە بەرچاوی پیاوەکان ڕۆشن کەمەوە کاکە تۆ گەر خێرت لێ نایە من لە خێر سارد مەکەرەوە ماڵی خوایە ئەوێ زۆری ئەوێ مزگەوتی ماڵی خوا ئەبێ جوان بێ ئەبێ پاک بێ ئەبێ لە هاوینا فێنک بێ لە زستانە گەرم بێ ئەبێ ڕووناک بێ ئەبێ ئاوی لێ نەبڕێ و هەی بێ پیس و پۆخڵ نەبێ ئەبێ گژ و گیا و دار و درەخت و گوڵ و ڕێحانە و چیمەنی تیابێ ئەبێ تایە بێ ئەبێ دەستت پێوەی بێ بەردەوام ئەگینا ئیش ناڕوا بەڕێوە ئادەی کێ لە ئێوە هەفتەیەک لە ماڵەکەی گسک نادا ماڵەکەی ناشۆرێ تۆ بیری لێ بکەرەوە لەبەرەوە ئەبێ بزانین مزگەوت مزگەوتێکە ئەو هەموو خەڵکەی تێ ئەو هەموو مناڵی تێ پیاوی پیر هیوایە لە دەرەوەیەک گۆرەوەکانی ناو مزگەوت تاتەکێنێ حەماڵە فەقیرە لە ئەلادێەوە هاتووە یا لە بازارەوە تۆ گیرفانی گوڵە بە ڕۆژی تا لەوای تەکێنێ ڕێ بە نامزگەوت تا گوڵە بە ڕۆژە دۆزیتەوە چیە دۆزیتەوە بنێشتی خواردووە لە بەردەمی بەلوعەکە فرێدا لکاوە بە عەرزەکە پیسی پێوە ئەگیرێتەوە ئەبێ ئازابێ هەڵیکەنی بیکڕێنی فڕی دەی بۆ نموناڵێ دەستی چەسپی پێوەی عقلی پێی ناشتێ بیکاتە سەبەتەی زبڵەکە ئەلکێنێ بەو بەلوعەی کەوا دەستی پێوە شوێنێ عەقڵی وایە تر کابرایە و چی پێڵێ خۆمە یەکە یەکە ئەبێ بچ بچێنی بەگوێ بڵێ کاکەوانە کاکەوانە جا ئەم ئەم ئەمڕۆ بەمانەموت بەیانی کۆمەڵی غەریب نییە کۆمەڵێکی تریە لەبەرەوە بێ بەردەوام دەستمان بە مزگەوتەوە بێ خزمەتی مزگەوت بکەین خەریکی ماڵەکانی خوابین بۆی خوامان لێ ڕازی بێ نەمان زانیوە ئاوسە ئایا دەبێت بۆ قۆچ وەڵی حیوانی ئاوس ینی زۆربەی زۆری علەمان ئەڵێن بۆ قۆچ نابێت زۆربەی زۆریان ئەڵێن بۆ قۆچ نابێت حیوانی ئاوس لەبەرەوە ئەگەر بکرێت بگۆڕێت بە حیوانێک کە ئاوز نەبێت چونکە تۆ حیوانێک زەرەر ئەەکەیت زەرەر ئەدەی حیوانێک لە سکایەتی بە دوو سێ مانیکە زەرەرێک ئەەکەی هیچ ڕێگەیەکیش بۆ تۆ ناگرێ حیوانی ئاوسیش گۆشتەکەی ئەو لەزەتەی نییە ئەو تامەی نییە ینی سێ چوار زەرری هەیە لە ڕووی گۆشتەکەیەوە لە ڕووی ئەوەیەوە کەوا بەچکەکەی تیاچێ لەبەر ئەوە من داواکەم هیچ کەسی حیوانی ئاوز نەکا بە قۆچ و قوربانی